شەهرەزاد گێڕایە وەزیری چوارەم وتی یە گێڕنەوەی شا عاسم لە وڵاتانی ڕۆژاوا پاشایەکی زۆردار هەبووە لە حکومڕانکردنیدا زیان بەخش بە هاوڵاتیانی و هەرێمەکانی ژێردەستی هەر کەس و لایەنێک بەرژەوەندی بکەوتاتە بەردەستی ئەم پاشایە تەنیا پێنجێکی وەرەگرتەوە قەدەری خواوا بوو کوڕێکی هەبوو زۆر بەختیار و سەرکەوتوو بوو ئەم لاوە کە سەرنجی دانیشتوانی مەملەکەتی ژێردەستی باوکیدا زۆر چەوساو و داماو بوون لە داخدا سەری خۆێڵ گرت ژیانی دەروێشی هەڵبژارد و خواپەرستی ئەم خواناسە ڕۆژێکیان سەرەکا بەم شارەدا کۆمەڵێک لە پارێزراوان ئەیگرن و ئەی پشکنن هیچی پێنابێت تەنیا دوو دە زلوبەرگی هەبوو دەستێکیان جلوبەرگی کۆن بوو ئەوی تر جلوبەرگی نوێ جل و بەرگە نوێیەکەی لێ زەوتەکەن و کۆنەکەی لە بەردا پێهێڵن دوای ئەوەش گاڵتەیەکی زۆریشی پێکەن بۆیە کەوتە سکاڵاکردنوتی زۆر داران بەڵا لێتان بدا کە پیاوێکی هێژاری وەکو من ڕووتەکەنەوە ئەو بەرگە بە کەڵکی ئێوە نایەت گەر پێم نەدەنەوە چمە لای پاشا و سکاڵاتان لەکەم ئەوانی ژوتیان ئێمە بە فەرمانی پاشا تۆمان ڕوت کردەوە چیت لە دەست دێ بیکەم کابرای گەڕۆک ڕۆیشت تا گەیشت بە کۆشکی پاشا ویستی بچێتە ژوورەوە بەڵام دەرگاوان ڕێنەدا ئەویش بەخۆی وت چارم ئەوەیە دوور بە دوور بکەومە چاودێری ئەم دەرگایە هەر کاتێک پاشا هاتە دەرەوە بڕۆم بۆ لای و سکاڵای خۆمی بۆ ئەبەم و گشتی بۆ جێرمەوە دواتر هەستی بە دەنگەدەن کرد لە نێو دەرگەکەدا و ئەمیش وردە وردە چووە نزیک دەرگاوە هێندەی زانی پاشا هاتە دەر ئەمیش هەر خێرا چووە بەردەم پاشا و سکاڵاکەی خۆی بۆ کرد وتیشی من پیاوێکی خواناسم و چێژەکانی دنیام پشتێ کردووە زەویم بە کۆڵەوە گرتووە و ئەم شار و ئەو شارەکەم کە هاتمە ئەم شارەی ئێوەش هەر چاوەڕێی ئەوە مەکرد وەکو شارەکانی دیبوو نایە بەڵام بەداخەوە پیاوەکانت منیان ڕوت کردەوە جلوبەرگی نوێم لە بەرداکەندرا ئەمجا تاک و توانیان فەلاقیان کردم داواکەم دەستم بگرێت و لەم مل هوڕانە ڕزگارم بکەیت جلوبەرگەکەم بۆ وەربگرەوە ئەمجا منیش ئێرە بەجێهێڵم و یەک سعات تێیدا نامێنمەوە پاشای زۆردار پرسی باشە چێ ڕێی پێدایت بیتەم شارەوە ئەمی جوتی تۆ جلو بەرگەکەم بۆر بگرەوە دوایی چیم لەکەی بیکە کە پاشا ئەمەی لە خواناز بیست پێی تێکچوو وتی کاڵفام کە ئەو جلو بەرگەت لێ زەوت کراوە تاکو و زیاتر ڕسوا ببی جارێکی دی بەم شێوەیە بقیژێنێت ڕحت دەرەکەم ئەمجا فەرمانی دا فریاندا زیندانەوە خواناس لە زیندانەکەدا بیری لە خۆی کردەوە و سەرزەنشتی خۆی کرد بۆچی بەو شێوە ڕفتاری کرد نیوەشەو هەستا و دەستنوێژ یاڵگرت و نوێژی دوور و درێژی کرد ئەم جاکەوت پاڕانەوەتی خویە هەرخۆت خاوەندادیت ئاگاداری حاڵم هیت کەمێک بەزەیت پێمدابێتەوە ڕزگارم کە لە چنگی ئەم پاشا زۆردارە کینەی خۆت بەسەریاندا بڕژێنە کە پۆلیسی دەرگاوان ئەم پاڕانەوەی بیست هەموو گیانی کەوتە لەرزین هێندەی زانی ئاگر لە شاردا کەوتەوە تەڕ و شک پێکەوە سووتا کڵپەی ئاگر گەیشتە کۆشکی پاشای زۆردار هەروها گەشتە بینای بەندیخانە و دەرگای بەندیخانەکەی سووتان بەڵام ئێمە ئەی پاشای بەدات ئێواران و بەیانیان لەخوا پاڕێنەوە خوا ڕاوەستاوت بکە ئێمە سوپاس گوزاری خوا و چاکی و پیاوەتی تۆین بە کورتی تێگەشتین خوا نیعممەتەکانی ئەبەخشێتە ئەو بەندانی کە سوپاس گوزاری خوان پارێزگاری لە ئاینی خۆیانەکەن تۆیش ئەی پاشای ناسرا و لە نێو هاوڵاتیاندا بە بەویژدانی و دادپەروەری هەر بۆیە خوامەزنی کردووی و پلە و پای پێبەخشیوی هەر لەبەر ئەمەیشە خوا ئەم مناڵە پاک و بێگرد و ڕەساوی پێبەخشێویت چونکە ئێمە پەژارەی ئەوەمان بوو خوا تەمەن درێژت بکە بمریت و یەکێک نەبێ ببێتە جێنشینت ئێمەش دووبەرەکی بکەوێتە نێوانمان هەروەکو دووبەرەکی قەلە ڕەشانمان لێبێ پاشای ژووتی سربردەی قەلە ڕەش چۆن بووە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەوی نۆ سەد و حەوت وەزیری پێنجەم و چیرۆکی قەلەڕەش لەبەردەم شا جلیعاددا شەهرەزاد گێڕایەوە وەزیری پێنجەم وتی دۆڵێک لە دەشتێکدا هەبوو پان و پۆڕ بوو جۆگە لە ئاو دار و درەختێکی زۆری تیا بوو هەندێکیان بەبەر بوو، چەندین باڵندەی دەنگخۆشی تیا بوو کە ژیان تێیدا زۆر خۆش بوو. سەرکردەی ئەو دارستان و ڕەز و باخە قەلەڕەش بوو. زۆر بە بەزەی بوو، هیچ باڵندەیەک نەیەوێرا بەرامبەری بوەستێت و زاڵ بێ بەسەریدا. قەدەری خوا وا بوو سەرۆکی دارستان مرد. باڵندەکانی دارستان زۆر بە خەم بوون بۆ مردنی سەرۆکی دارستان، دواتر کۆبوونەوە تاکوو سەرۆکێکی تر هەڵبژێرن. هەندێکیان دیسان قەلەڕەشیان هەڵبژارد هەندێکی دی پەسەندیان نەبوو بۆیە دووبەرەکی کەوتە نێوانیانەوە فیتنە کەوتە نێوانیانەوە دوای کۆبوونەوەکی دی ڕێکەوتنەوە کە ئەم شەو لێی بنون و ڕۆژی دواتر کەس نەچێتە کار و کاسبی بەیانی ڕۆژی دواتر هەموو ئەڕۆن بۆ کۆبوونەوە ئەمجا خێرایی باڵندەکان و پێشبڕکێیان ئەخرێتە ژێر چاودێریەوە وتیان یەکەمی پێشبڕکێکە ئەبێتە سەرۆک و هەموو هاوڵاتیان دەنگی بۆ دەن و ئەیکەنە پاشای خۆیان هەر هەمویان پەسەندیان بوو کە قەلە ڕەشر لەم جەنجاڵێدا بوو هەڵۆیەک پەیدا بوو قەلە ڕەش پێیوت ئەی خێرەومن ئێمە تۆمان هەڵبژارد و کردمانی تە سەرۆک تاک و چاودێرمان بی هەڵۆکە قسەکەی پەسەند کردووتی پشت بەخوا لای منەوە تووشی خێرێکی زۆرە بن لەو کاتە بەدواوە هەر جارە برسیە بوو قەلە ڕەشێکیانی لاخست و دەنۆکی ئەدایە تەوقەسەری و کوێریە کرد و ئەی خوارد و قەلە ڕەشەکانی دی پشگوێ خست تاکو و درنگانێ قەلە ڕەشەکان بە ئاگا هاتنەوە پیانزانی کەوا کەمیان کردووە بۆیە لە نێو خۆیان داوتیان چی بکەین باشە کە زۆر بەمان تیاچوین کە ڕۆژ بۆ هەریەکان بەلایەکدا بڵاویان لێکرد ئێمەش خەمی ئەوەمانە تۆ پاشایی ئێمە نەکەیت ئێمەش وەکو قەلە ڕەشەکان بڵاوی لێ بکەین و ببینە ئاردی ناودڕک ئەوە تا بوونی تۆ بووە خێر و خۆشی بۆ ئێمە تۆ مایی ئارامی و ئاسایش و ئاسوودەی نیشتیمانیت پیرۆزی خوا لەسەر پاشامان و هاوڵاتیان بێ ئاسوودەی و ئاسایش بەرقەرار بێ ئەم جاوەزیری شەشەم هەستاوتی تووشی خێر ببی ئەی پاشا لە دنیا و ڕۆژی دواییدا لە وتارەکانی پێشوە بۆمان دەرەکەوێ هەر کەس نوێژ و ڕۆژی گرت و کرد دایک و باوکی لێ ڕازی بوون دادپەروەەر بوو لە حکومڕانیدا چێتەوە بەردیوەخانی خی گەورە و بە ئاسوودەی تۆ پاشامان بوویت و دادپەروەەر بووی هەر بۆیە لەخوا ئەپارێنەوە خوا پاداشتی بەخێرت بداتەوە وا تێگەشتین کە نیشتەجەیەکەی دوای خۆت وەکو خۆت دادپەروەەر و خێرەومەند و خۆشەویستی هاوڵاتیان نابێ هەرخوا خۆی ئەزانێ خێر لە چیدایە ڕەنگە ئەوەی بە باشی ئەزانین خراپ بێت بۆمان و ئەوەی بە خراپ یەزانین باش بێ بۆمان هەروەکو مارگر و ژنەکەی و مناڵەکانی لێبێ شەوی نۆ سەد و هەشت. وەزیری شەشەم و سەربووردەی مارگر لە بەردەم شاجلی عاددا. شەهرەزاد گێڕایەوە وەزیری شەشەم دەستی بە قسەکردن کردووتی ئەی پاشا پیاوێکی مارەوان هەبوو کار و پیشەی مار بەخێوکردن بوو سەبەتەیەکیشی هەبوو سێ ماری تێدا بوو کەس نەیدی بوون تەنانەت ماڵ و مناڵەکەی خۆشی ڕۆژانە کابرای مارەوان شەقامە و شەقام و کۆڵانە و کۆڵانە گەڕا و ڕۆزی پێ پەیدا کرد ئێوارەکە گەڕایەوە بە دزیەوە سێمارەکەی خستەوە سەبەتەکەی خۆی بۆ بەیانی دیسان ئەی بردەوە ناو شار سەر و مڕ ئەمە پیشەی بوو ماڵ و مناڵەکەشی نانەزانی ئەو سەبەتەیەکی تێدایە وا ڕێکە و ڕۆژێکیان مارەوان کە گەڕایە بۆ ماڵ وەکو جارانی ژنەکەی لی پرسی سەبەتەکەی دەستت چی تایە پیاوەکە پرسی بۆچی ئەپرسی کەوا بوو مەپرسە ژن بێدەنگ بوو لە دڵی خۆی داوتی پێویستە هەرێک بقۆزمەوە و ئەو سەبەتەیە بپشکنم ئەم جا مناڵەکانیشی فێرکرد کە پرسیاری ئەو سەبەتیان لێ بکە زۆری لێ بکەن تاکو ناوی ئەو سەبەتیان پیشان بدا مناڵەکانیش پێیان وابوو خواردنی تایە هەموو ئێوارەیەک مناڵەکانی پرسیاری سەبەتەکان لێکرد باوکە کەشیان پرسیارەکەی لەبیرە بردنەوە ڕۆژانێکی زۆر ئەمە حاڵیان بوو دواتر لە نێو خۆیاندا ڕێکەوتن نان نەدەن بە باوکیان تاک و سەری ئەو سەبەتیان بۆ هەڵئەداتەوە ئێوارەیەکیان باوکیان خواردنێکی زۆری بۆ هێنابوونەوە لەماڵەوە لێی دانیشت و بانگی کردن کە لەگەڵی بخۆن بەڵام ئەوان پشتیان تێکرد و مانیان گرت بۆیە باوکەکەش بە زمانی شیرین لەگەڵیان خەریک بوو پێیوتن بیر بکەنەوە حەستان لە کام جۆری جلو بەرگە ئارەزووی چ جۆرە خواردنێگەکەن بابۆتان بهێنمەوە ئەوانیش سوور بوون لەسەر داواکەی خۆیان وتیان هیچمان ناوێت ئەوەندە نەبێ سەری ئەو سەبەتێمان بۆ لا بدەی بزانین چی تێدایە گەر پیشانمان نەدەی خۆمانە کوژین ئەی ژوتی بە قوربانتان بم بەخوا زانینی ئەو نهێنە لە زیان زیاتر هیچ سوودێکی نییە بۆتان مناڵەکانی زیاتر تووڕە و دڵگران بوون کە باوکیان سەرنجی دا هەر سوورن لەسەر داواکەی خۆیان بۆیە هەڕەشەی لێدانی لێکردن کەچی زیاتر سوور بوون ئەم جا توڵە دارێکی لێڵگرتن تاکو و لیان بدا ئەوانیش هەریەکە و بەلایەکدا ڕایان کرد سەبەتەکەیش لەو لاوە دانرابوو مارەوان وەکو ئێوارەکانی پێشوو نەیشاردبۆوە، لە کاتێکدا باوکەکەیان سەرقاڵی ڕاکردن بە شوێن مناڵەکانی دابوو، ژنەکەی هەلی قۆستەوە و سەری سەبەتەکەی هەڵدایەوە کە سەیری ناوەکەی بکە، مارەکان لە سەبەتەکە هاتنە دەرەوە و یەکێکیان پەلاماری ژنەیدا و پێوەیدا هەر لەوێدا کوشتی. مارەکان کەوتنە گەڕان بە ماڵەکەدا و مناڵەکانیان لەناو برد. تەنیا کابرای مارەوان مایەوە ئەویش بەدەم گریانەوە ماڵی بەجێهێشت شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە زیرەکە وتی کە ئەمەم لێکدایەوە بۆم دەرکەوت کە پێویستە بە بەشی خوا ڕازی بین هەڵپەی زۆر نەکەین بۆ شتگەلێک کەویستی خوای لەسەر نەبێت ئەوەتا ئەی پاشا تۆ بەو هەموو زانیاریەتەوە بەو تێگەشتن و زیرەکیەوە ئەو مناڵە خوا بەخشی بە تۆ دڵی پێ ڕوونا کردیتەوە بەختیاری پێ بەخشیت بە ویستی خوا خۆی بوو ئێمەش هێندەمان لە توانادایە لە پەروەردگار بپارێنەوە خوا ڕەسا و لەباری بکات و پیاوێکی چاک و خۆشەویست دەربچێ ئەم جاوەزیری حوتم هەستاوتی پاشامان من لەو قسە و چیرۆک و سربوردانە هێندەی لێ تێگەشتم کە ئەو وەزیرە زانە وشیارانە کە لە بەردەم بەڕێزتاندا وتاریان خوێندەوە و باسی چاکە و دادپەروەری و زانایی و زیرەکی و ڕەوشی جوانی تویان کرد منیش ئەلەن سوپاس بۆخوا کە ئەو نیعممەتانی پێبەخشیویت و مەملەکەتێکی لەبار و گونجاوی خستوتە بەردەستت خوا یارمەتی تۆش و ئێمەشی داوە بۆیە ئەبێت سوپاس گوزاری بین باشترین هاوڵاتیان ئەوانن کە پاشاکەیان داد پەروەرە خراپترینشیان ئەوانن پاشاکەیان زۆردار و نالەبارە پێشینان وتویانە مرۆڤ هاونشینی شێرانی دڕندە بێ باشترە نەک هاونشینی زۆرداران باشترین نیعممەتێکی خوا لە دنیادا مناڵی ڕەسا و چاکە وتراوە هەر کەس مناڵی لە دوای خۆی جێنەهێشت ناوی کوێرە بێتەوە لە دایک بوونی ئەو کوڕی تۆ نیعممەتێکی خوا بوو بۆ تۆ و بۆ ئێمەش ئێستا تۆک و جاڵجاڵۆکە و ڕەشەبایەکەت لێ بەسەر هاتووە خەریکی دروستکردنی خانوێک بوو کە تێیدا شەوانە بە ئاسوودەی بنوێ ماوەیەک باسوودەی تێدا ژیا و سوپاس گوزاری خوا بوو خۆش ویستی تاقی بکاتەوە بۆیە ڕەشەبای هەڵکرد و جاڵ جاڵۆکە و خانۆکی هەڵگرت و دای بە دەریادا دوای ماوەیەک دەریا گەیان دێکەنار و کەوتەوە سەرزەوی ئەمجا سوپاسی خوای کرد کە بە سەلامەتی کەوتوەتەوە سەرزەوی کەوتە گلەی لە ڕەشەباکە و پێیوت ڕەشەبا بۆ ئەمەد بەسەر من هێنا بۆ خۆم بێخەم بەسەر دەرگاوە ئەژیان ڕەشەباکە وەڵامی دایەوە گلەیم لێمەکە ئەت بەمەوە شوێنی خۆت جاڵ جاڵۆکە ئارامی گرت و چاوەڕێ کرد ڕەشەبای سەر و ڕۆیشت و نەگەڕایەوە بای خوار و هەڵی کرد جاڵ جاڵۆکە زانی بەرە و دەرگاکە بایەکە ڕوا خۆی دا بەدەمیەوە ئێمەش لەخوا ئەپارێنەوە پاشامان کە زۆر ئارام و هێمن بوو خوا ڕۆزیدا ئەم مناڵی پێبەخشی تەمەەن درێژ بێ نیعممەتی تاک و سەر بێ پاشای ژووتی سوپاس بۆخوا خۆی تاک و تەنایە دروستکەری هەموو شتەکانە خۆی سامان و دارایی بەخشە بەو بەندانەی کە خۆی ئەیەوێ هەر خۆیشی لە نێو بەندەکانیدا جێگری خۆی لەسەر زەوی هەڵەبژێرێ فەرمانیشی بەسەردادا چاکەکار بێ بەویژدان بێ هەرکەس فەرمایشتەکانی خۆی بەجێگەیاند براوەیە هەرکەسیش ملهوڕی کرد و لە فەرمایشتەکانی دەرچوو ئەوە گەورەترین هەڵی کردووە من سوپاس گوزاری خوام دڵ و زمانم بەدەست خویە لە دانیشتوانی کۆڕەکەدا هەندێکیان کەوتنە قسە لەسەر ئەو مناڵی پاشا پاشای ژووتی سوپاس بۆخوا کە ئەو مناڵەی بەم پیریە پێبەخشیم لەخوا ئەپارڕێمەوە کە گەورە بوو جێنشینێکی بەویژدان و دادپەروەەر بێ بەخشن دەبێ بەرامبەر هاوڵاتیان شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی کە پاشا لە قسەکانی بۆ زانایان و فەیلەسوفان هەستان و کڕنوشیان بۆ خوا برد و سوپاسی پاشان کرد و دەستیان خستە دەستیەوە و کۆڕەکان جێهێشت و ڕۆشتنەوە پاشایش چوە ماڵ سێرێکی ساواکەی کرد و ناوی ناگوڵە خان کە تەمەنی گەشتە دوانزە ساڵان پاشا لە ناوەڕاستی شاردا کۆشکێکی بۆ دروست کرد کە 360 بانیژەی تێدا بوو سێ زانا و فەیلسوفی بۆ بەکرێگرت و موچەی بۆ بڕینەوە تاکو فێری زانستەکانی بکەن و مامۆستاکانی ڕاستپارت هەر ڕۆژەی لە ژوور و بەرهەیوان یەکێک لە بانیژەکاندا زانستەکانی فێربکەن درێغی لێ نەکەن لەسەر دەرگای بانیژەکان زانستەکان بنووسنەوە هەفتانەش راپۆرت بنووسن و زانستەکەی مناڵەکەی فێری بووە دەستنیشانی بکەن. مامۆستایانی زانا و فەیلسوفانی گوڵەخان درێغیان نەکرد و دڵسۆزانە کەوتنەکار. گوڵەخانیش زۆر زیرەک و بەتوانا بوو مامۆستایان هەفتانە راپۆرتیان ئەدایە پاشا و مەزەندەی فێربوونیان تێدا ڕوونەکردەوە هەروها سەر سوورمانی خۆشیان ناشاردەوە لە زیرەکی و توانای گوڵەخان دوانزە ساڵی ڕەبق گوڵەخان قوتابی ئەو زانایانە بوو بۆیە بووە زانایەکی کەمیێنەی سەردەمی خۆی ئەمجا زانا و فەیلەسوفان دەستی گوڵەخانیان گرت و بردیانە بەردەمی پاشا و کڕنوشیان بۆ بردووتیان گەورم ئەوە کوڕێکی زانا و بەسەلیقەت ئەدەینەوە دەست کە هیچ زانایەک نییەشان بدا لە شانی پاشا زۆر شادمان بوو سوپاسی خی کرد و کڕنوشی بۆ برد وتی سوپاس بۆ ئەو خوای نیعمەتەکانی لە ژمارە نایەن ئەم جا شەماسی گەورە وەزیری بان کرد و پێیوت ئەی شەماز زانا و فەیلسوفان کوڕەکەمیان دایە و دەست و وتیان زانستێک نەماوە لەسەر زەویدا ئەم کوڕەت نەیزانێ زانایەک لە مەملەکەتدا نییە هاوتای بێ تۆ ئەڵێ چی؟ سەرۆک وەزیران کڕنووشی پێزانینی بۆ خوا برد، ئەمجا دەستەکانی پاشای ماچ کرد و وتی، هەر وەکو چۆن ئەڵماز لە نێو خاک و خۆڵی چیا داون نابێت و ئەدرەوشێتەوە، ئەو کوڕەی تۆیش لە نێو زانایاندا ئەدرەوشێتەوە، جا لە سەرمانە سوپاسگوزاری خوا بین. بەیانی زانایان و فەیلەسوفان کۆکەمە و داوایان لێکەم پرسیاری لێ بکەن و تاقی بکەنەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەرات